بەڕێزان گەیشتین بە پاری شانزە، ڕێگەی دەستەبەرکردنی هاوکاری کەسانی تر. ئایا ئەو بیروباوەڕەی کە خۆتان بە کاریگەری تەجروبەی تاکەکەسییەوە بەدەستتان هێناوە یان بە واتایەکی تر خۆتان دۆزیوتانەتەوە زیاتر خۆشدەوێت یاخود ئەو بیروباوەڕەی کەسانی تر کە لە سینییەکی زیویندا پێشکەشتان دەکرێت؟ ئازیزان ئەگەر وەڵامەکەتان لەم بارەیەوە ئەرێیە، ئایا بە پێچەوانەی عەقڵەوە نییە کە بتانەوێ بیروباوەڕی خۆتان بە زۆر بکەن بە قوڕگی خەڵکانی تردا و ناچاریان بکەن پەیڕەوی لە بیروباوەڕی ئێوە بکەن؟ ئایا ژیرانەتر نییە کە بیروباوەڕەکانی خۆمان بە شێوەیەکی پێشنیار دەرببڕین و بهێڵین تا لایەنی بەرامبەر بە مەیلی خۆی لێکیبداتەوە؟ خۆشەویستان سەرنجێک بدەن لە بەسەرهاتی بەڕێز، ستلز دانیشتووی فیلادلفیا کە لە خولەکانی مندا بەشداری دەکرد ئەو بۆی باس کردین کە، ڕۆژێکیان هەستم کرد کە پێویستیم هەیە بەوەی کە زەوق و شەوقێکی تەواو لە نێوان فرۆشیارانی ئۆتۆمبێلدا دروست بکەم و دەبێت ڕێگەیەک بدۆزمەوە کە ئەم مەبەستە دەستەبەر بکەم و بهێنمە دی. بەڕێز ستلز لە درێژەی قسەکەیدا وتی، بە بیرم دەهات کە ڕێگەی ڕاستەوخۆ پێکهێنانی کۆبوونەوەیەکە بە ئامادەبوونی ئەو فرۆشیارانەی کە پێویستیان بە زەوق و شەوق هەیە. کاتێ بە بانگهێشتی من کۆبوونەوەکە ڕێکخرا، بە بەشداربوانم وت، بەبێ هەست بە شەرم کردن هەرچییەکتان دەوێت، هەرچییەک چاوەڕێ دەکەن بیڵێن. لەو ساتەدا کە ئەوان قسەیان دەکرد، من بیروبۆچوونەکانی ئەوانم لەسەر تەختەڕەش دەنووسی. قسەکانی ئەوان کە تەواو بوو، من هەندێک یاداشتم لەسەر تەختە هەبوو. پاش پێداچوونەوەی یاداشتەکان، بەوانم وت. من ئەو شتانەی کە پێویستانە ئامادەی دەکەم، ئێستا چاوەڕێم کە بڵێن من چ هەقێکم بەسەرتانەوە هەیە. وەڵامەکان بە خێرایی درانەوە کە گرنگترینیان بریتی بوو لە وەفاداری، دۆستی، داهێنان، گەشبینی، هاوکاری دەستەجەمعی، ئەنجامدانی کاری بەسوود لە هەشت سەعاتی دانراودا. جێی سەرنج ئەوەیە کە لە هەندێک ئامادەبووانم بیست کە ئامادەن لەبری هەشت سەعات ڕۆژانە چواردە سەعات بە ڕاست و دروستی کار بکەن. دانیشتنی ئەو ڕۆژە بەو شەوق و زەوق و گەرم و گوڕیەی کە خوازیاری بووم کۆتایی پێهات و خۆشحاڵم کە پاش تێپەڕ بوونی ماوەیەکی کورت نەک تەنها پەیوەندیەکان گەرم و گوڕ بوونەوە بەڵکو ئاستی فرۆشیش بە ڕادەیەکی زۆر بەرز بۆوە. بەڕێز ستلز لە کۆتایی قسەکانی بەم شێوەیەی لای خوارەوە ئاکامی وەرگرت. کارمەندەکانی من هەستان بە جۆرێک لە مامەڵەی ئەخلاقی و تا ئەو کاتەی کە من گونجاو لەگەڵ ویست و خواستی ئەوان ڕەفتار بکەم ئەوانیش پابەند دەبن بە بەڵێنە ئەخلاقیەکانی خۆیانەوە. چونکە من جێبەجێکەری ئەو مەسەلانەم کە جێخواستی ئەوانە، هیچ هۆیەک نابینم کە تا ئەو کاتەی من لەسەر پەیمانی خۆم بم ئەوان لە بڕیاری خۆیان پاشگەز ببنەوە. ئەو شتانەی کە ئەوان دەیانویست ئەمە بوو کە من گوێ لە خواست و تکاکانیان ڕابگرم و لەگەڵیاندا بدوێم. هیچ کەس حەز ناکات هەست بکات کە شتێکیان پێ فرۆشتووە یاخود بۆ ئەنجامدانی کارێک دەستووریان پێدراوە. ئێمە پێمان خۆشە بە ئارەزووی خۆمان شت بکڕین و، لەسەر بنەمای بیروڕای خۆمان دەست بدەینە ئەنجامی کارێک. حەز دەکەین دەربارەی خواستەکان، ئارەزوو و بیروڕاکانمان لەگەڵ ئێمەدا ڕاوێژ بکرێ. بەڕێزان سەرنج لە نموونەیەکی تر بدەن کە لەلایەن بەڕێز یوجین وسونەوە بەیان کراوە. ئەو لەبەر ئەمەی ئەم ڕاستیەی ژێرەوەی بۆ دەربکەوێ، هەزاران دۆلاری کۆمسیۆنی لەدەست دا. بەڵام ئێستا دەستی کەوتووە، خۆشحاڵە و دەزانێت کە هەموو زەرەرەکان، پڕ دەکاتەوە. بە ڕێز وسوون بۆ ستۆدیۆیەک کاری دەکرد کە ئەرکی ئەو پێشکەش کردنی پڕۆژە بوو بۆ داڕێژەرانی مۆدە. بەڕێز وسوون کاری فرۆشتنی نموونەی داڕشتن بوو بە وەها گرووپێک، بە پێی وتەی بەڕێز وسوون ئەو بۆ ماوەی سێ ساڵ بە لایەنی کەمەوە هەفتەی جارێک سەردانی مۆدەسازانی بەرجەستەی نیۆیۆرکی دەکرد. بەڕێز وسوون کە لە قوتابیەکانی خولەکەی منە لەم بارەیەوە وتی کە هەرگیز کەس لە چوونە ژوورەوەی من ڕێگر نەبوو، مۆدەسازی ناوبراویش هەرگیز نەیوت کە کاتی لێ دەگرم یا شتێکی تر، بەڵام هەرگیز هیچی لێ نەکڕیم، ئەو بە وردی سەیری داڕشتنەکانی منی دەکرد و لە کۆتاییدا دەیوت، نا بەڕێز ئەمڕۆ ناتوانین پێک بێین و مامەڵە بکەین. بەڕێز وسوون لە درێژەی قسەکانیدا وتی. پاش نزیکەی سەد و پەنجا جار چاوپێکەوتن و سەد و پەنجا جار قبوڵی شکست، هەستم کرد یەکێک لە ئێمە گرفتاری چەقبەستووی فکر بووین و هەر بۆیە بڕیارم دا کە هەفتەی ڕۆژێک دابنێم بۆ موتاڵای هونەری وردی دزەکردنە ناو خەڵک لە ڕێگەی ناسینی شێوازەکانی ئاکاری خۆیانەوە و ئەم کارەشم کرد و بەرهەمەکەی بیرۆکەیەکی نوێ بوو کە لە مندا هاتە دی و زەوق و شەوقێکی تایبەتی تێدا دروست کردم لە ڕێگەی جێبەجێکردنی بیرۆکە نوێیەکەدا ڕۆژێکیان دە دوانزە ڕشتەی ناتەواوم هەڵگرت و بەرەو نووسینگەی مۆدەسازی ناوبراو کە سێ ساڵی تەواو منی شکست دابوو ڕۆیشتم. پاش چوونە ژوورەوە بەوم وت، ئەگەر بکرێت حەزم دەکرد یارمەتییەکم بدەن. لانی بەرامبەر بە لەحنێکی پڕسۆزەوە وتی، چ کارێک لە دەست من دێت؟ بەڕێزان لێرەدا هەندێک داڕشتەی نیوەتەواو هەیە کە تکاتان لێ دەکەم بەو پێشینە و تەجروبەیەی کە هەتانە پێم بڵێن ئەوانە چۆن تەواو بکەم تاکوو جێی ڕەزامەندی کەسێکی شارەزا و لێهاتووی وەک جەنابتان بێت. ئەو بەبێ ئەمەی هیچ وشەیەک بڵێت سەرەتا داڕشتە ناتەواوەکانی بە جوانی سەیر کرد و پاشان چەند خولەکێک بیری کردەوە و لە ئەنجامدا ڕووی تێکردم و وتی، ئەم داڕشتانە لە لای من دابنێن تاکوو لە دیداری داهاتوودا ڕای خۆم دەرببڕم، بۆ دەربڕینی ڕای خۆم پێویستم بە کات هەیە. بەڕێز وسوون درێژەی دا و وتی، ئەو ڕۆژە بەر لە خواحافیزی ژوانمان بۆ سێ ڕۆژی تر دانا، سێ ڕۆژی تر کە چوومەوە بۆ سەردانی ڕای خۆی دەربارەی هەموو داڕشتەکان دەربڕی و منیش داڕشتەکانم گەڕاندەوە ستۆدیۆ و کارێکم کرد کە داڕشتەکان بە پێی سەلیقەی مۆدە سازەکە تەواو بکرێن. بێگومان حەز دەکەن بزانن ئاکامی چی بوو. ئەنجام ئەوە بوو کە ئەو هەموو کارەکانمی کڕی. نزیکەی نۆ مانگ بەسەر فرۆشتنی یەکەم و جبەی کارەکانا بەو کەسە تێپەڕیوە و لەم ماوەیەدا دەیەها داڕشتەی ترم لە سەر خواست و مەیلی کڕیار رێکخستووە. فرۆشتووە بە بەرجەستەترین مۆدە سازی نۆیۆرک و لەم بابەتەوە چەندەها هەزار دۆلاری کۆمیسیۆنم دەست کەوتووە لە کاتێکدا کە بەر لەوە سێ ساڵی تەواو بە دەستی بەتاڵ لە نووسینگەی ناوبراو دەگەڕامەوە. بەڕێز وسوون وەک ئەنجام بۆ قسەکانی پێی وتین ئێستا تێدەگەم بۆچی سێ ساڵی تەواو نەمتوانی شتێک بەم کابرایە بفرۆشم من پێداگریم دەکرد کە شتێکی پێ بفرۆشم کە بە ڕای خۆم بۆ ئەو پێویستە لە کاتێکدا ئەو نیازی کڕینی بیروبۆچوونەکانی منی نەبوو پاش ساڵەها شکست ئێستا بە پێچەوانەی شێوازی پێشوو کار دەکەم ئەو ئێستا وا هەست دەکات کە داهێنەری داڕشتەکان خۆیەتی کە بە واقیعیش هەر وایە ئێستا پێویست ناکات کە شتێکی پێ بفرۆشم خودی خۆیەتی کە دەیکڕێت تۆدۆر ڕۆزفڵد لەو ساڵانەدا کە وەک قایمقامی نیۆیۆرک ئەرکی خۆی ڕادەپەڕاند دەستی دایە هەندێک کاری نائاسایی کە تەنها بەو شێوازەی ئەو ئەو جۆرە کارانە ئەنجام دەدرێت ئەو لەگەڵ دەسەڵاتدارە سیاسیەکانی مەملەکەت لە ڕێی دۆستایەتیەوە هەنگاوی نا و پشتی بەست بەم دۆستایەتیە هەندێک چاکسازی کرد کە هیچ کام لە پشتیوانانی ڕۆزفڵت هاوڕا نەبوون لەگەڵیدا بەڵام لە کۆتاییدا دەیانبینی کە ڕۆزفڵت پڕۆژەیەکی جێبەجێ کردووە کە داڕێژەرەکەی خودی ئەوان بوون. سەیری ئەم شێوازەی ڕۆزفڵد بکەن. بەڕێزان کاتێک کە پۆستێکی هەستیار بێکەس دەمایەوە، بەڕێز ڕۆزفڵد داوای لە دۆستە سیاسەتمەدارەکانی دەکرد کە کەسێکی پێ بناسێنن بۆ ئەو پۆستە. بە شێوەیەکی ئاسایی ئەوانیش یەکێک لە دەست و پێوەندەکانی خۆیان و یاخود یەکێک لە کەسە حیزبییەکانیان بۆ ئەو پۆستە پێ دەناساند. بەڵام ڕۆزفڵد بە دۆستەکانی دەوت، وا دەزانن کاردانەوەی خەڵک لە بەرامبەر وەها کەسێکەوە کە لە لایەنی حیزبییەوە پێشینەیەکی باشی نییە چی دەبێت، ئایە بۆ خودی خۆتان وەک. هەڵبژێرەر، ئایا ڕاستە وەها کەسێک هەڵبژێرن؟ دۆستانی بەڕێز ڕۆزفڵت لە بەرامبەر ئەو بەڵگەهێنانەوەیە بە بێ دڵڕەنجان هەوڵیان دەدا کەسێکی گونجاوتر پێناس بکەن و ئەم کارە تا ئەو کاتە بەردەوام بوو کە ڕۆزفڵت دڵنیا دەبوو کە کەسی مەبەست بۆ ئەو پۆستە شیاوە و لێهاتوویی هەیە. ئاکامیش زۆر گونجاو و شیاو بوو، چونکە دۆستە دەسەڵاتدارەکانی بەڕێز ڕۆزفڵت توانیبوویان کەسێکی شیاو بخەنە پۆستێکی گرنگەوە و، هەر بۆیە هەوڵیان دەدا بە یارمەتیدانی ئەو کارێک بکەن کە چاوەڕوانییەکانی خەڵک بەراورد دەبێت و ئەمەش ئەو شتە بوو کە ڕۆزفڵت دەیوست. بەڕێز ڕۆزفڵت شانازیی دەستنیشانکردن و دانانی ئەو کەسەی دەدا بە دۆستەکانی و ئەوانی خۆشحاڵ دەکرد و ئەوانیش لە بەرامبەردا دەبوو وەها کارەکە ڕێک بخەن کە ڕۆزفڵت خۆشحاڵ بکا. کاتێک کە ڕۆزفڵت بە ڕەچاوکردنی بیروڕای ئەوان هەڵدەستا بە پشتیوانیکردنیان، ئەوانیش ناچار دەبوون سەرەڕای مەیلی خۆیان لە هەندێک مەسەلەی وەک چاکسازی پەیوەست بە ڕەشنووسی خزمەتگوزاری نیشتیمانی و لێخۆشبوونی ماڵیات پشتیوانی لێ بکەن. بەڕێزان لە بیرتان نەچێ کە ڕۆزفڵت بۆ ڕاوێژ لەگەڵ دەوروبەرە لێهاتووەکانی ڕێزێکی زۆری دادەنا و لەو ڕێگایەدا تا ئەو جێگەی کە بکرایە پێشڕەوی دەکرد. کاتێک کە دەیویست دەستنیشانکردنێکی گرنگ بکات، ڕێگەی بە لێپرسراوانی کارەکە دەدا تاکو وا هەست بکەن کەسەکانی خۆیان هەڵبژاردووە بۆ ئەو پۆستانە و کارێک کە ڕۆزفڵ دەیکات بیرۆکەی خۆیان بووە. فرۆشیارێکی ئۆتۆمبێل لانگ ئایلەندا بۆ فرۆشتنی ئۆتۆمبێلێکی کۆن بە کابرایەکی سکۆتلەندی ڕەخنەگر لەم شێوازەی سەرەوە سوودی وەرگرت. ئەم فرۆشیارە پاش ئەوەی کە ژمارەیەکی زۆری ئۆتۆمبێلی پیشانی ئەو سکۆتلەندیە و هاوسەرەکەی دا چیدی نائومێد بوو لەوەی کە بتوانێت هیچی پێ بفرۆشێت چونکە ئەو بۆ هەر ئۆتۆمبێلێکیان ڕەخنەیەکی دەدۆزیەوە. بەڵێ بەڕێزان فرۆشیارەکە کە لە قوتابیەکانی من بوو بەسەرهاتەکەی وەکو گلەییەک دەگێڕایەوە ئێمەش ئامۆژگاریمان کرد لە شێوازی ڕەچاوکردنی بیروڕای کڕیار سوود وەربگرێ نەک شێوازی پێداگری لەسەر فرۆشتن. فرۆشیارەکە بە ئێمەی وت کە ئەم کڕیارە سەرەڕای هەموو ئەو ڕەخنە و توانجانەی کە هەیەتی نرخی ئۆتۆمبێلەکانیش بە گران دەزانێ ئەو پاش ئەوەی کە بیروڕای هەموو قوتابیەکانی منی پرسی و نیازی ئەنجامدانی بیروڕای ئەوانی هەبوو ئەو لە دانیشتنی داهاتوودا داستانەکەی خۆی بۆ باس کردین. ڕۆژی دوایی کەسێک بۆ فرۆشتنی ئۆتۆمبێلەکەی خۆی هات بۆ لای من من بۆ جێبەجێ کردنی شێوازی ئاماژە پێکراو لە پۆلدا پەیوەندیم کرد بە سکۆتلەندیەکەوە و پێم وت. کەسێک بۆ فرۆشتنی ئۆتۆمبێلەکەی هاتووە بۆ لای من، لەبەر ئەوەی ئێوە پیشانتان دا کە لە پشکنینی ئۆتۆمبێلەکاندا مرۆڤێکی ورد و شارەزان، دەمویست کە تکاتان لێ بکەم کە لە کڕینی ئۆتۆمبێلدا یارمەتیم بدەن. سکۆتلەندییەکە لەو شایستەییە خۆشحاڵ ببوو، بە خێرایی خۆی گەیاندە فرۆشگاکە و ئۆتۆمبێلەکەی بە وردی پشکنی و، سەرەنجام لە بارودۆخی ئەو ئۆتۆمبێلە ڕەزامەندی خۆی دەربڕی. پاژەوەی کە زانیم ئۆتۆمبێلەکەی پەسەند کردووە لێم پرسی، بەڕای ئێوە ئەم ئۆتۆمبێلە چەند نرخی هەیە؟ سکۆتلەندیەکە لە ڕا دەربڕینەکەی خۆی گەلێک خۆشحاڵ بوو، سەری لە گوێم نزیک کردەوە وتی، ئەگەر فرۆشیارەکە بە سێ سەد دۆلار ڕازی بێت ئەوە مامەڵەیەکی باش دەبێت. من بە سوود وەرگرتن لە کات بە سکۆتلەندیەکەم وت، واتە ئەگەر من ئەم ئۆتۆمبێلە بە سێ سەد دۆلار بفرۆشم بە ئێوە ئەوا ئێوە کڕیار دەبن. سکۆتلەندەکە دەست بەجێ قبوڵی کرد و مامەڵەکەی بە خێرایی ئەنجام درا. فرۆشیارەکە لەم تاقیکردنەوەیەدا نەویستبوو شتێک بە سکۆتلەندەکە بفرۆشێ، بەڵکو هەوڵی دابوو ئەو بۆ کڕین ئامادە بکات و ئەنجامی چاکیشی بەدەست هێنابوو. لەم شێوازە کە بە جۆرێک شێوازی دەروونزانانەش لە قەڵەم دەدرێ، فرۆشیارێک سوودی وەرگرت بۆ فرۆشتنی ئامێرێکی بەرهەمهێنەری تیشکی ئێکس و بە یەکێک لە گەورەترین نەخۆشخانەکانی شاری برۆکلین. لەم نەخۆشخانەیەدا ماوەیەک لەمەوپێش پڕۆژەی فراوانکردنی توانایی دەرمانی خرابووە بوارەکانی جێبەجێکردنەوە و بینا زیادکراوەکان لە خاڵی تەواوبووندا بوون، بڕیار وەها بوو کە باشترین ئامێرەکانی بەرهەمهێنانی تیشکی ئێکس کە لە ئەمریکا دروست دەکرا لە بەشە تازە دامەزراوەکاندا جێگیر بکەن. دکتۆر لام سەرپەرشتیاری بەشی ڕادیۆگرافی بەرپرسیارێتی خۆی بۆ کڕینی ئامێرەکان دەربڕی، ئەو ماوەیەکی زۆر بوو کە لەلایەن فرۆشیارانی ئامێرەکانی بەرهەمهێنانی تیشکی ئێکسەوە دەورە درابوو، لە هەڵبژاردنی باشترین ئامێردا ڕاڕا بوو، تا ئەمە کە ڕۆژێکیان نامەیەکی لە یەکێک لە فرۆشیارانی ئامێری بەرهەمهێنانی تیشکی ئێکسەوە بەدەست گەیشت. فرۆشیارەکە شارەزاییەکی باشی هەبوو لە تایبەتمەندیەکانی سروشتی مرۆڤدا لەو نامەیەدا کە بۆ دوکتۆر لامی نوسیبوو کارخانەکەی ئێمە بەم دواییانە هەستاوە بە دروستکردنی ژمارەیەک ئامێری ڕادیۆگرافی کە یەکەمین وەجبەی بۆ فرۆشتن گەیشتۆتە لای ئێمە ئەم ئامێرانە لە هەر لایەکەوە بێ عەیبن بەڵام چونکە دەمانەوێت کە ئەو ئامێرانە بە شێوەیەکی هەرچی باشتر و کامڵ بخەینە بەر خزمەتی ناوەندە پزیشکیەکان ئەوا زۆر سوپاستان دەکەین ئەگەر بێنە دیداری ئێمە و پاش بەسەرکردنەوەی ئامێرەکانی مەبەست ڕای خۆتان دەربارەی چاکسازی دەرببڕن هەڵبەتە دەزانین کە ئێوە گرفتارن و هەر بۆیە من بەو پەڕی خۆشحاڵیەوە چ کاتێک بفەرموون بە ئۆتۆمبێل دێم بە دوای جەنابتاندا. دکتۆر لام کاتێک کە ئەم بەسەرهاتەی بۆ قوتابیەکانی پۆل باس دەکرد لەو گرنگیەی کە دابوویان بەڕای ئەو بەتەواوی ڕازی و خۆشحاڵ دەهاتە بەرچاو لە درێژەی قسەکانیدا وتی، لە بانگهێشتکردنم زۆر سەرم سوڕما، لە هەمان کاتدا ئەو هەستەشم بۆ پەیدا بوو کە ستایشی زانیارییەکانی من کراوە. بەرلەوە هیچ یەک لە فرۆشیارەکانی تر کە ژمارەشیان کەم نەبوو، بیروڕای منیان دەربارەی ئامێرەکانی خۆیان نەویستبوو. بە هەر حاڵ، بۆ دابینکردنی هەل، ڕۆژێکیان خوانێکی نیوەڕۆم لەگەڵ دۆستێکمدا هەڵوەشاندەوە و نووسەری نامەم ئاگادار کردەوە کە بۆ بینینی ئامێرەکانی ئامادەییم هەیە. پاش چوونە ناو نووسینگەی نووسەری نامەکە، وام لێ کرد کە ئامێرەکانم پێ پیشان بدات و ئەویش بەو پەڕی ڕێزەوە منی ڕێنمونی کرد بۆ کۆگەیەکی ڕێک و پێک کە کاڵاکانی تێدا هەڵگرتبوو ماوەیەک لە کاتم سەرف کرد بۆ پشکنینی ئامێرەکانی ڕادیۆگرافی و سەرەنجام بۆم دەرکەوت کە ئەو ئامێرانەم پەسەند کردووە و هیچ عەیبێکیان تێدا نییە ئەو ڕۆژە سەرەنجام بۆیە پێشنیاری کڕینی ئامێرە پێویستەکانم دا چونکە هەوڵیان نەدابوو کە ئەوەم پێ بفرۆشن بەڵکو من خۆم خۆشبەخشی کڕینیان بووم ئەو فرۆشیارە بووبووە هۆی ئەوەی کە من وابزانم بیرۆکەی کڕینی ئەو ئامێرانە بیرۆکەی خودی خۆمە و منیش بۆ گرنگیدان بە بیرۆکەکەی خۆم ئەو ئامێرانەم کڕی و لە ماوەیەکی زۆر کەمدا ئەوانم لە نەخۆشخانەدا جێگیر کرد. بەڵێ ئازیزان، لە کاتی سەرەککۆماری وودڕۆویڵسۆن سەرهەنگ ئیدوار میمهاوس دەسەڵاتێکی باشی بەسەریدا هەبوو، سەرکۆمار لە کاروباری ناوەوە و دەرەوەی ئەمریکادا زیاتر لە هەموو پیاوە سیاسیەکان و ڕاوێژکارانی خۆی لەگەڵ سەرهەنگ هاوسدا ڕاوێژی دەکرد، ڕای سەرهەنگ هاوس بۆ سەرۆک کۆمار زیاتر لە ئەندامەکانی تری دەوڵەت بایەخی هەبوو. ئایا دەزانن سەرهەنگ هاوس بۆ دەستەبەرکردنی سەرنجی وۆدرۆویڵسۆن لە چ شێوازێک سوودی وەرگرتبوو؟ خۆشبەختانە ئێمە ئەمە دەزانین چونکە سەرهەنگ هاوس شێوازەکەی خۆی بۆ هاودن ئی سمیت شەرح کردبوو ئەویش وتەکانی سەرهەنگ هاوسی لە شێوەی وتارێکدا لە ڕۆژنامەی ساتردەی ئیونینگ پۆست بڵاوکردەوە. سەرهەنگهاوس بۆ هاودن ی سمیتی وتبوو، پاش ئاشنایی لەگەڵ سەرۆک ویڵسۆندا، بۆم دەرکەوت کە باشترین ڕێگا بۆ دەستەبەرکردنی دۆستایەتی ئەو ئەمەیە کە بیرۆکەکانی خۆم بەبێ ئەمەی کە ئەو پێی بزانێ داخڵ بە مێشکی ئەو بکەم و کارێ بکەم کە ئەو پەیوەستی بیر و بۆچوونەکانی من ببێت و لێیان ورد ببێتەوە. یەکەم جار ئەمە ڕوویدا، بەسەرهاتەکە بەم جۆرە بوو کە من بۆ بینینی چوومە کۆشکی سپی تاکوو بیرۆکەیەک لە مێشکی ئەودا بچەسپێنم. بەڵام ئەو دژایەتی کرد و لەلایەن منیشەوە وەک مەسەلەیەکی فەرامۆشکراوی لێهات، بەڵام چەند رۆژ پاش ئەوە لەسەر خوانی نیوەڕۆ دەبینم کە سەرۆک کۆمار بیرۆکەکەی منی بەناوی خۆیەوە باس دەکرد. بێگومان ئەگەر ئێمە لە بری سەرهەنگ هاوس قسەکەی سەرۆک کۆمارمان پێ دەبڕی تاکو بڵێین قوربان داوای لێبوردن دەکەم ئەمە هەر ئەو بیرۆکەیەیە کە عەرزم کردن و ئێوەش لە دژی وەستانەوە، بەڵام سەرهەنگ هاوس عاقڵتر بوو کە دەست بدا لە وەها کارێکی نادروست. ئەو بۆ شانازی و ناوبانگ بایەخێکی ئەوتۆی دا نەدەنا، بەرەنجامی کار بۆ ئەو گرنگ بوو سەرهەنگ هاوس مۆڵەتی دا تاوەکو سەرۆک ویڵسون وابزانێت کە ئەو بیرۆکەیە لە دەرهاتەکانی مێشکی خۆیەتی، ئەو کاتێک لەمە زیاتر هەنگاوی نا لە ناو کۆمەڵدا ڕایگەیاند کە ئەو بیرۆکە بەنرخە هی خودی سەرۆک ویڵسۆنە. لەوە بەدوا سەرهەنگ هاوس بە سوود وەرگرتن لە شێوازی سەرەوە توانی بە جۆرێک سەرنجی سەرۆک ویڵسون بۆ خۆی ڕابکێشێ کە هیچ یەکە لە ئەندامانی کابینەی سەرۆک کۆمار نەیانتوانی بگەنە ئەو پلەی لە متمانە خۆ بوون. بەڕێزان با ئێمەش وەها بێینە پێش چاو، ئەو خەڵکەی کە لە سبەینێوە لەگەڵماندا لە پەیوەندیدا دەبن سەرۆک ویڵسۆنن و ئێمەش سەرهەنگ هاوس. بەم جۆرە دەتوانین لە شێوازی سەرهەنگ هاوس دەربارەی ئەوان سوود وەرگرین و ئاکامی چاکیشی لێ دەست بخەین. بیرۆکەی گۆڕینی فرۆشیار بۆ کڕینی ئارەزوومەندانە بەسەر خۆشمدا هاتووە، لە ئەنجامەکەشی گەلێک ڕازیم، بەسەرهاتەکەم بەم جۆرەیە. بەڕێزان من پیلانم دادەنا تاکو لە ڕێگەیەکی ئارام و دڵنیاوە بچم بۆ نێو برنسویک بۆ مەبەستی ڕاوەماسی و سواری بەلەم بۆ دەستکەوتنی زانیاری نامەیەکم نوسی بۆ دامەزراوەی تۆریستی ئەم نامەیە بوە هۆی ئەوەی کە ناوی من بچێتە فەهرەستی ناوی ئەو کەسانەوە کە ئارەزوی گەشت و گوزار و ڕاویان هەیە چونکە زۆری نەخایاند کە نامەیەکی زۆر هاوڕێ لەگەڵ پەڕاوی ڕێنما و پۆستەری شوێنە جیاجیاکاندا بەدەستم گەیشتبێت. ژمارەی پێشنیارەکان ئەوەندە زۆر بوو کە لە هەڵبژاردندا تووشی دوودڵی بووم، نەمدەزانی کامیان هەڵبژێرم، بەڵام یەکێک لە دامەزراوەکان کە کاری دابینکردنی خزمەتگوزاری بوو بۆ ئەم جۆرە گەشتیارانە شێوازێکی چاکتریان لە چاو کەسانی تردا گرتبووە بەر، ئەوان هاوڕێ لەگەڵ ئەو رێبەرانەدا کە بۆ منیان ناردبوو ژمارەیەک تەلەفۆنیان بۆ ناردبووم کە هی دانیشتوانی نیۆیۆرک بوون و ئەوان کاریان بۆ کردبوون، مەبەستەکەی من لەمەڕ ئەو دامەزراوە گەشتیاریە لەو کەسانە پرس و جۆ بکەم. قەدران ژمارەی یەکێک لە هاوڕێکانمی تیابوو من تەلەفۆنم بۆ کرد و کاتێک کە ئەو وتی لە خزمەتگوزاری و کاری ئەو دامەزراوەیە ڕازییە منیش بڕیارم دا لەو دامەزراوەیە سوود وەرگرم هەڵبەت ئەمە لە کاتێکدا بوو کە ئەوانی تر هەوڵیان دەدا خزمەتەکانی خۆیان بە من بفرۆشن بەڵام دامەزراوەی ناوبراو کارێکی کرد کە من خۆویستانە پێشنیاری گەشتەکەم لەگەڵ ئەو دامەزراوەیەدا قبوڵ بکەم و لەم کارەشدا کاری خۆی کرد بەوەی کە ڕابورد ئەگەر دەتانەوێت خەڵکی تر بە پێی خواستی ئێوە بیر بکەنەوە، سەیری ئەم بنەمایەی ژێرەوە بکەن، مۆڵەت بدەن تا لایەنی بەرامبەر وا هەست بکات کە بیرۆکەی مەبەست لە خودی ئەوەوەیە. بیست و پێنج سەدە لەمەوبەر، لاوتسە دانای گەورەی چینی، ئەندێشەیەکی بەیان کردووە کە بێگومان لەمڕۆشدا بۆ خوێنەرانی ئەم کتێبە و خەڵکانی تر بەسوود دەبێ. هۆی ئەمەی کە ڕووبارەکان و دەریاکان بەخشندەی و گەورەی جۆگەلەکانی کۆساران دەستەبەر دەکەن ئەوەیە کەوتوونەتە ناوچە نزمەکانەوە هەر بەم جۆرەیە کە لە کۆتاییدا ڕووبارەکان و دەریاکانن کە دەتوانن بەسەر جۆگەلەکانی کوێستاندا حوکم بکەن پیاوی ژیریش ئەگەر دەیەوێت بەسەر ئەوانی تردا زاڵ بێ دەبێت خۆی بچووکتر و کەمتر لەوان پیشان بدا ئەوەی کە دەیەوێت لە پێشتر و ڕێبەری ئەوانی تر بێت دەبێت خۆی بە لە دواتر لەوان بداتە قەڵەم چونکە بە بەرزی پلە لەمەڕ کەسانی تر هیچ کەس قورسی پلەی باڵای ئێوە هەست پێ ناکات و هەر بۆیە بەرزی پلە و دەسەڵات هەستی هیچ کەس بریندار ناکات بەڕێزان مۆڵەت بدەن تا لایەنی بەرامبەر وا هەست بکا کە بیرۆکەی مەبەست لە خودی ئەوەوەیە.